شەوی نۆ سەد و حەفتا و هەشت. شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار خاوەنی بڕیار عبەیدی زەڕەنگەر بە دە قۆناغ و وچان و لادان گەیشتە وڵاتی میسر لە ڕێگاش ڕوت کرابوو ئەویش لەگەڵ ئەو کاروانەی هاتبوو پەلامار درابوون و جەردە و ڕێگران شتومەکەکانیان بە تاڵان بردبوون ئەوانەی بەرگریان کردبوو لە خۆیان و کاروانەکە کوژرابوون وەستا عبید لەگەڵ کوژراواندا خۆی لە سەرزەوی ڕاکێشا بوو کە مەترسی نەما بە ڕووتکراوەی کەوتە ڕێ تاکو گەیشتە ئاوەدانی خەڵکەکە بەزەیان پێدا هاتەوە و هەر کەسە و لای خۆی و پارچێک بەرگی پێدا بوو تاکو و پۆشتە بووە لە میسردا بە برسێتی ئەسوڕایەوە یەکێک بەزەیی پێدا هاتەوە و پێی وتبوو لە تەکێ و خانەقاکانی مزگەوتدا لە هەندێک شەقام و کۆڵاناندا سفرە و خوان هەیە بۆ هەژاران و نەداران بڕۆبی دۆزەرەوە و خۆتی تێدا تێربکە ئەویش وتبووی ڕێگەی ماڵە شایی پێنازانم پێیان وتبوو کاکە ماڵی شایی و تەکێی خێرەومەندان شەڕی پێناوێ لێپرسینەوەی نییە ئەوە بوو کە چوو بووە ژوورەوە قەمەر زەمان ناسی بیەوە پیشانی باوکیدا باوکیشی پێیوت بوو پەلەی لێمەکە با تێر بخوات و کەمێک سەرخۆی بێتەوە ئەم جابانگیەکەین کە وەستا عبەی تێری خوارد چووە ئەولاتر و شربەت و قاوەشی خواردەوە ئەم جاویستی بڕواتە دەرەوە باوکی قەمەر زەمان یەکێکی ناردە شوێنی عبەی لە دڵی خۆی داوتی بەخوا شتی چاکە دیارە خاوەن شایی ئەوێ بڕێک پارێشم بەخێر پێ بدە کە چووە ژوورێکی دی قەمەر زەمانی بینی و ناسیەوە هێندە شەرمی کرد بورایەوە قەمەر زەمان باوەشی پێدا کرد و سەری خستە سەرڕانی و بە ئاگای هێنایەوە ئەمجا باوەشی بە قەمەر زەماندا کرد و تێر بەسەری داگریا قەمەر زەمان زۆر ڕێزی گرت و لای خۆی داینا باوکی بە کوڕەکەی وت بەخوا بێ زەوقیت دەنۆکەرێکت بانگ بکە بابی بات بۆ گەرما و جوان خۆی بشوە ئەم جا بەرگی نایەبی لەبەر بکە کوڕە بە تەریقیەوە نۆکەرێکی بان کرد کە عبەیدی زەڕەنگەر لە خۆشتن بووە گەڕایە و نێو خەڵکەکە هێندە گۆڕا بوو کەزنەی ئەناسیەوە ناسیاوان ئەهاتنە لایەن و لە زەڕەنگەریانە پرسی قەمەر زەمان هەلەکەی قۆستەوە پێیوتن ئەمە شابندەری بازرگانە کاتی خۆی پیاوەتی و چاکەی زۆری بەرامبەر من نواندوە لە شاری خۆی لە ماڵی خۆیدا منی نواندووە و پەزێرای کردوم ئەم پیاوە سەرگەورەی زەڕەنگەرانە پاشای شاری بەسرە زۆر خاتری ئەم پیاوەی ئەوێت و قسەی لە زەوی نادا بەم شێوەی کەوتە پیاڵدانی وەستا عبەیدی زەڕەنگەر ئەم جاوتی ئەم پیاوە زۆر زۆر یارمەتی داوم ئێستاش هەرچیەکی بۆ بکەم هێشتا کەمە قەمەر زەمان کارێکی کرد خەڵکەکە وتیان گەورم لەبەرەوەی هێندە پیاوی چاک بۆ لە جیاتی تۆ ئێمە هەمومان لە پەزێرایی دابین بەڵام حەزەکەین بزانین بۆچی وڵاتی خۆی جێهێشتووە بۆچی بەو شێوەی بەسەرهاتە بوو ئەیژوتی پێتان سیر نەبێت چونکە تاکو مرۆڤ لە ژیاندا بێ لە ژێر چەپۆکی قەزا و قەدەردایە شاعرە گەڵێ بە پلەپایە قەت نەبیت ئەسیر زەمانە مرۆڤ کۆ دەکا و زنجیر لە هەڵە و دەرچوون خۆت بپارێزە با فەلەک چنگی لە ڕوود نەکا گیر ئەم جاوتی کە من گەشتمە شاری بەسرا لەم عوبەیدەی بازرگان خراپترم بەسەر هاات ئەگەر ئەم بە کەمێ پۆشتەی گەشتۆ تێرا من ڕوت کرابوومەوە بڕوا بکەن ئەم پیاوە فریام نەکەوتایە لە برساندا مردم چونکە چەند عەرەبێکی دەشتەکی کاروانەکەیان ڕوت کردمەوە کۆیلە و نۆکەرەکانیان کوشتم منیش فریای خۆم کەوتم و لە نێو کوژراواندا لی ڕاکشام بەرگەکەم بە خوێنیان خوێناوی کرد بەو جۆرە ڕزگارم بوو بۆیە لێرە بە دواوە ئەبێت من تۆڵەی ئەو چاکە و پیاوەتیانی بۆ بکەمەوە گوێ بگرن بزانن ئەم شاعیرە چی وتووە ئەوەی بە زەمان پشتی ئەبەستێ ڕۆژێک دێ زەمان لێ دێتە دەستێ تاکووە توانی چاکە کە چاکە لە خێر و چاکە دەستت نەوەستێ وەستا عبەیدی زەڕەنگەر بەو پۆشتەیە و پیاوێکی دی بوو قەمەر زەمان هەستا و زەڕەنگەری هێنایە لای خۆیەوە خەڵکەکەش لەبەر قەمەر زەمان هەستان ئەمجا کوڕیا و ڕەحمان پێیوت هاوڕێجان بێخەم بە گرنگ نییە ڕوت کراویتەوە هێندە بەسە کە خۆت سەلامەتیت منیش ڕوت کراومەتەوە تۆ پشتت کردمەوە ڕێزت گرتم ئەوە بوو بە سامانێکی زۆرە و گەڕامەوە ئێستاش لەسەر دەستی ئەم هاوڕێ و دۆستانەدا هەموو سامان و پارەم ئەخەمە بەردەستت کە هێشتا بەکەمی ئەزانم لە بەرامبەر چاکە و پیاوەتەکانتدا چونکە تۆ لە وڵاتی خۆت زۆرت ڕێز لێگرتم ئیدی کەوتە دڵدانەوە و بەسەری داهات کەوتە جێڕانەوەی بەسەرهات وتی شعر و پەندی پێشنان خیانەتی ژنەکەی زەڕەنگەری لەبیر وەستا عبێدی زەڕەنگەر بردەوە. ئەو ڕەحمان و قەمەر زەمان دەستی زەڕەنگەریان گرت و بردیانە ژووری ژنانەوە باوکی کوڕە پێی وت بۆیە مۆڵەتمان نەدایت باسی خیانەتی ژنەکەت بکەیت تاکو و ئابڕووی خۆت و ئێمەش نەبیت ئێستا هەرخۆمانین بۆم باز بکە چی هەبووە لە نێوان تۆ و کوڕەکەم و ژنەکەتدا زەڕەنگەر بە سەرهاتەکەی لە نوکۆ بۆ جێڕایەوە باوکی قەمەر زەمان لە زەڕەنگەری پرسی تۆ پێ دوایە کامیان تاوان بارە ئەوبەیدی زەڕەنگەر وتی بەو خویە تاوان تاوانی ژنەکەی خۆم بوو خیانەتی لێکردم بە هیچ جۆرەك تاوانی قەمەر زەمانی تێدانە بوو ئەو ڕەحمان کوڕەکەی خۆی کەمێ دوورخستەوە پێیوت ئێستا ئەم زەڕەنگەرە تاقیەکەم و پێی ئەڵێم وەرە با لەگەڵ ژنەکەی خۆت ئاشتت بکەمەوە دواتر لەگەڵ ژنەکەت و کەنیزەکەتدا ڕەوانی وڵاتی خۆتانەکەمە و پارە و سامانێکی زۆریشتان ئەدەمێ گەر پەسەندی بۆ ئەوە فرمانە دەم بیان کوژن گەر پێی پەسەند نەبوو ئەوە ئەیک هەمە زاوای خۆم و خوشکەکەتی لێمارە ئەبڕم ئەمجا هاتەوە لای زەڕەنگەر و دەستی بەدەستی کوڕەکەیەوە بوو پێیوت براکەم هەڵکردن لەگەڵ ژندا کارێکی یاسانیە و ئارامی و لەسەر خۆی گەرەکە هەر کەسێک ژنەکەی خۆی خۆشویست ئەبێت نازی بکێشێ ژنیش هەر ئەوەندە پێیزانی کە پیاوەکەی خۆشیەوێ ئەو نازی زیاتری بەسەرداکە بۆی ئەبێت پیاو لێبور دەبێت و جاروبار چاو لە هەڵی ژن بپۆشێ گەروانە بێ ناتوانێت بە تەبایی ژیانی لەگەڵدا بباتە سەر ژنەکەت هاوڕێت بووە تەمانێکی لەگەڵ گوزەراندویت پێویستە لێبور دەبیت ژن عقلی ناتەواوە گەر ئەوی ژنی چاک بێ ئەوە تۆ بکات و جارێکی تر ناگەڕێتەوە سەر ڕەوشتە خراپەکانی ئەوە تەختە ڕەوان ئامادەیە سامان و پارێکی زۆرتان پێبەخشم خۆت و ژن و کەنیزەکت سوار بن و بگەڕێنە وڵاتی خۆتان ژیانێکی پڕشادی و کامەرانی ببەنە سەر زەڕنگەر وتی قوربانت بم ژنەکەم لە کوێیە ئەو ڕەحمان وتی ئەوە تا لەو کۆشکمدایە ئەی سپێرمەوە بەخۆت ئەوەی ڕاستی بێ کوڕەکەم بەنیاز بوو ماریکە خۆم نەمهێشت و لەم کۆشکەدا لەگەڵ کەنیزەکەتدا بەندم کردوون چونکەم زانی ژنێکی هەندە ناسک و نازدار بەرەڵا ناکرێت و مێردەکەی بە شوێنی داگەڕێ ئەوە سوپاس بۆ خوا هاتیت بە شوێنیدا هەرزوو ژنیشم بۆ قەمەر زمانی کوڕم هێنا ئەو خواردنەی تۆ خواردت خواردنی ئاهەنگی شایەکەی ئەو بوو جابراکەم بگرامە شکلیلی کۆشک و ئەو ژوورەی ئەوانی تێدا زیندانین بڕۆ بۆ سەردانیان منیش ئەچم خواردن و پێویستیتان بۆ نێرم تۆیش بۆ خۆت ماوەیەکیان لەگەڵدا بەسەربەرە زەڕەنگەر کلیەکانی لێوەرگرت و چوە کۆشکەوە دەرگای ژووری لەسەرکردنەوە و ژنەکەی لە ئامێز گرت و تێر بەسەری داگریا کەنیزەکەش بەدەم گریانەوتی چەندم پێوتی دژنەکە کاری وامەکە پیاوان بێبارن کچێ فری و مەخۆ هەر بە قسەت نەکردم تاکو بەم شێوەی هەموو پارە و سامانەکەی لە دەست دەرهێنیت تۆی هێنایە ئەم غەریبایەتە و لەم ژوورەدا بەندی کردی بەمەشەوە نەوەستا و ژنی هێنا من و تۆیشی بەم ڕسواییە گەیان ئەوە تا بە زیندانکردنمان پاداشتی داینەوە ژنی زەڕەنگەر وتی بێدەنگ بە ڕۆژێک دێت منی بیرکەوێتەوە لەبەرەوە ڕۆژێک دێت بەخۆیدا چێتەوە و یاد مەکە من پشتگوێی ناخم ئەگەر لەم ژوورەدا بەبەندکراوی مردوم هەردێتەوە و بەیەک شادەبینەوە وەستای زەڕەنگەر وتی ئەگەرم زانی ئەمەن دەخاینی بەرامبەرم نەمەهێشت یەک شەو لە ماڵمدا ڕۆژ بکەیتەوە ڕسوای بێشەرم ئێستا کوشتنی خۆت بەدەمی خۆت حەڵال کرد ئەگەر سوور بزانم لەسەر تۆم کوژنەوە ئەتکوژم ئەی خاین هەر خێرا دەستی نایە بینەقاقای و ئەژنۆی خستە سەر سنگی و خنکاندی کەنیزەکە هاواری کرد خاتونم ڕۆ زەڕەنگەر بۆ ئەوی شات و قیژاندی بەسەریدا هەمووی تاوانی تۆ بووە کە بەم کەین و بینەت زانی بوو بۆچی بۆ منت نەجێڕابەوە زەڕەنگەر ئەویشی خنکان ئەو ڕەحمانی بازرگان هەر لە سەتایی پەلاماردانەکەی زەڕەنگەرەوە لەو دی دەرگاوە بە شمشێری ڕوتەوەستا بوو گوێی گرتبوو زەڕەنگەر کە بە ئاگاهاتەوە سەری لێ شێوا و لە دڵی خۆی داوتی گەرە و ڕەحمانی بازرگان بەم کارەی من بزانێ هەرزووم کوژێ لەو کاتەدا و ڕەحمان خۆی کرد بە ژووردا و دەستی خستە سەرشانی زەڕەنگەر وتی بێخەم بە ئارام بەوە کارێکی باشت کرد چونکە بڕیارم دابوو ئەگەر ژنەکەت ئاش بکرداتەوە ئەوە هەرسێکتان مەکوشت مادەم ئەم کارە ئازایەت کرد ئەتخەمە سەر سرم خەڵاتەکەیشدەوەیە خوشکی قەمەر زەمانت لێمارەکەم دەستی گرت و بردێ دەرەوە و نردی مرد و شۆریان هێنا و بەڕێ و ڕسمی جوان شۆردران و لە گۆڕستان نوێژدان ئەمجا وان هەواڵەکە بڵاو کردەوە کە مردنی ئاسایی مردون و خەڵکەکە دەستە دەستە سەرخۆشیان لە زەڕەنگەر کرد شەهرزاد شەهرەزاد وتی، دوای کۆتایی هاتنی ماتەمینی ژن و کەنیزەکی زەڕەنگەر ئەو ڕەحمانی بازرگان ناردی بە شوێن شێخ ئیسلامدا و داوای لە کرد کە ئەستێرەی کچی لە عبەیدی زەڕەنگەر مارە ببرێ وتیشی پێشەکی مارەی کچەکەم لێوەرگتووە شربەتی مارەبڕین خراەوە و سەرانی دەوڵەت و گەورە پیاوان ئامادەی کۆڕەکە بوون ئاهەنگێکی گەوران جێڕا و ئەستێران گواستەوە بۆ زەڕەنگەر و هەردوو شایەکە تێکەڵکرا کاتێک زەڕەنگەر چووە پەردەی زاوایەتیەوە بۆی دەرکەوت سەد هێندەی ژنەکەی خۆی جوان و ناسک و نازدارە ماوەیەک زەڕەنگەر بە بەختیاری لەوێ مایەوە ئەم جابێری وڵاتی خۆی کرد چوە لای ئەو ڕەحمانی خەزوری وتی مامەجان بیری وڵاتی خۆمەکەم مڵک و ماڵم لەوێ هەیە و چەندین خانوبەرە دوکانەکەم داوە بە زەڕەنگەرێک سەرپەرشتی بکات و بیبا بەڕێوە ئەمەوێت ڕێم پێ بدەی بگەڕێمەوە بیان فرۆشم و بیان کەمەوە بە پارە و بگەڕێمەوە ئەو ڕەحمانی خەزۆری وتی کوڕەکەم بەدڵی خۆت بکە چونکە خۆشەویستی نیشتیمان لە ئیمانەوەیە کەسێک سوودی بۆ نیشتیمانی خۆی نەبێ سوودی بۆ وڵاتانی تریژ نابێ پێم باشە ژنەکەیشت ببی لەگەڵ خۆت لەوێ بڕیار بدە گەر لە وڵاتی خۆت دانیشتیت بمێنەوە گەر ئێرشت پێ باش بوو ئەوە بەخێر بێنەوە چونکە خێزانی ئێمە خێزانێکە نەتەلاق وەرەگرن نە دوو جار شووەکەن زەڕەنگەر وتی مامە گیان لەوە ئەترسم کچەکەت لەگەڵ من سەفەر نەکا بۆ نیشتیمانی خۆم ئەو ڕەحمانی خەزۆری وتی کوڕەکەم ژنانی ئەمە سەرپێچی لە مێردەکانیان ناکەن لە مێردەکانیان تووڕە نابن ئەمجا بەدڵی خۆشەوە گەڕایەوە بۆ ماڵ دوای حەوانەوە بە ژنەکەی وت نیازی شتێکی وام هەیە ژنەکەی وتی مێردەکە تاکو کچ بووم فەرمانی دایک و باوکم جێبەجێ کرد ئێستا کە شوم کردو فەرمانی مێردەکەم جێبەجێکەم لەبەرەوە چۆنت پێ باشەوە بکەم ئەژوتی خوا بۆ منت بهێڵێ لەو دایکە خۆش بێت کە کچی وەکو تۆ ببەردێنێ ئیدی چەند ڕۆژێ خەریکی خۆ ئامادەکردن بوو بۆ سەفەر خەزۆری پارە و سامانێکی باشی خڵات کرد و ڕەوانەی کردن چەندین ڕۆژ بەڕێوە بوون تا گەشتنەوە شاری بەسرە کە گەشتنەوە ماڵی خۆی دەرو دراوسێ هەموو بەپیریەوە هاتن و پێیان وابوو لە حیجازەوە هاتوتەوە هەندێکشیان پێیان ناخۆش بوو چونکە خەمی چۆڵکردنی بازار و دوکانەکانیان بوون خەمی بەنکردنی سەگ و پشیلەکانیان بوون لە ڕۆژانی هەینیدا کە پاشای بەسرە بیستیەوە زەڕەنگەر گەڕاوەتەوە نردی بە شوێنیدا کە چوو بۆ لای پاشا لی تووڕەبووتی چۆن سەفەرەکەیت و بە من ناڵیت ئاخۆ نەمەتوانی بڕێک پارەت بدەمێ تۆیە کە چوی بۆ حەجکردن زەڕەنگەر وتی گەورم بمبەخشە نە حەجم کردووم نە هیچ کەوتە جێڕانەوەی سەفەرەکەی باسی ئەو ڕەحمانی بازرگانی بۆ کرد کە چۆن کچەکەی خۆی لێمارە کردووە ئێستاش لەگەڵ خۆم کچەکەی مێناوەتەوە بۆ ئێرە پاشای بەسرە پێیوت لە ترسی خوا نەبواە هەر ئێستا ئەم کوشتی تو ژنە میسرەکەتم مارە ئەکردەوە چونکە کچی ئەو ڕەحمان ئەهێنێت شاژن بێ ئاگاد لی بێ نازی بکێشە زەڕەنگەر گەڕایەوە ماڵ و پێ ساڵی ڕەبق پێکەوە بوون دواتر زەڕەنگەر نەخۆش کەوت و مرد کچی ئەو ڕەحمانی بازرگان بە بێوەژنی مایەوە پاشان نردی خوازبێنی بەڵام ئەستێرە شوی پێ نەکرد هەواڵی بۆ نرد ئێمە یەک جار شوەکەین بەو خوایە بشم کوژیت شوت پێ ناکەم ئەمجا هەواڵی بۆ ناردەوە ئاخۆ ئەیەوێت بیبەمەوە بۆ وڵاتی خۆی ئەستێرە لە وەڵامدا وتبووی گەر ئەو چاکەیم لەگەڵ بکە پاداشت ئەدرێتەوە ئەم جا پاشا هەموو خان و بەرە و مڵک و ڕز و باخ و زەویەکانی زەڕنگەری بۆ فرۆشتەوە و کردی بە پارە و زێڕ بۆ ئەستێرە و خۆشی هەندێکی بۆ خستە سەر و کاروانی بۆ ڕێخست و ڕەوانەی وڵاتی میسری کردەوە و پێنج سەد سواری چەکداری لەگەڵ نارد و جڵەوی لێ پرسراوێتی ئەو کاروانەی دا بە یەکێک لە وەزیرە پیاو چاکەکانی و خستنیە ڕێ ئەگەر ئەو ژنە بە پاشایەک ڕازی نەبێ دوای مێردەکەی شوی پێ بکاتەوە چۆن بە پیاوی نەناسرا و ڕازێ بێ هەر کەس بزانێ ژن وەک یەک گوایە شێت و نەزانە بەو خوایە. شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. شەوی 980. ڕۆژێکیان هارونە ڕەشید سەیری داهاتی ساڵانەی هەموو هەرێمەکانی کرد سەرنجیدا داهاتی بەسڕە نەهاتووە چووە دیوەخانی حکمڕان و نردی بە شوێن ئەبوو جەحفەری بەرمەکیدا کە گەیشت پێیوت ئەمساڵ هەموو هەرێمەکان داهاتیان نردووە شاری بەسڕە نەبێ ئەوان هیچیان نەناردووە گەورە وەزیری ژووتی ڕەنگە جێگری و شارە سەرقاڵی کارێکی تر بێت و فریا نەکەوت بێ داهاتی ئەمساڵ بنێرێت خەلیفە وتی تا بیست ڕۆژ مۆڵەتی دواکەوتنی هەیە کەچی تەنانەت هەواڵی هۆی دواکەوتنەکەشی بۆ نەناردوین ئەژوتی گەورم ڕەنگەوە باش بێ نوێنەرمان بنێرین خەلیفەوتی کەوا بوو ئەبووی سحاقی مووسلی هەم نشینم بنێرە ئێژوتی بە چاوان جعفری وەزیری سحاقی لەگەڵ خۆی بردەوە و فەرمانێکی شاهانەی بۆ نووسی و نامەکەی دا دەست ئیسحاق و فەرمانی پێدا کە بچێ بۆ شاری بەسرە و ئەو نامەی پێبدات و بپرسێ چۆن ناردنی داهاتی شاری بەسڕی دواخستووە پەلە بکە لە ناردنی داهاتی ئەم ساڵی شاری بەسرە و بەبێ کەم و کورتی بینێرە چونکە خەلیفە داهاتی هەموو هەرێمەکانی بەسەر کردوتەوە سەرنجی داوە داهاتی ئێوە دواکەوتووە ئیسحاق سەفری کرد عبدوڵە فازیل کە بیستی ئیسحاق خەریکە ئەگات پاسەوانان و گەورە بەرپرسانی ناردە دەرەوەی شار و چوونە پێشوازیان کە گەیشتە دیوەخانی حکومڕان لەسەر کورسی پاشا دایاننا عبدوڵای فازل لەو لایە دانیشت ئەم جا نوێنەر پرسی ئارەزومانە هۆی سەردانەکەتان بزانین ئێژوتی خەلیفە سەرنجی داوە داهاتی ئێوە نەگەشتووە منی بۆ ئەوە نردووە نوێنەری بەسرەوتی خۆزگە ماندوومان نەکردیتە چونکە داهاتەکە ئامادەیە بەنیاز بووین کە سبێنێ ڕەوانەی پایتەختی بکەین ئێستاش سێ ڕۆژ بمێنەوە و ڕۆژی چوارم لەگەڵ خۆتدا ڕەوانە یەکەین دیاری خۆشت ئامادەکەین ئیسحاقی ژووتی باوا بێ ئەم جانێنەر ئیسحاقی بردەوە کۆشکی تایبەت بە میوان خواردن و خواردنەوەی بۆ خۆی و هاوڕێکانی ئامادەکرد دوای نان خواردن و دانیشتن و دەمەتەقێ کاتی نووسن هات لەسەر داری ساج و جێگێکی جوانیان بۆ ڕازانەوە کە نەخشی نوێنەکەی گۆی زێڕینی تێدا بوو نوێنەری بەسرەش نوێنەکەی بە تەنیشت ئیسحاقەوە بوو ئەبوو ئیسحاق خەوی زڕە کەوتە بیرکردنەوە لە کێش و سەروای شعر خۆشی دەستێکی باڵای هەبوو لە شعردا لە ژێر نوێنەوە هەر خەریکی شعردانان بوو عبدوڵله فازیل هەستا و پشتێنەکەی تون کردەوە دەستی دایە قامچێک و مۆمێکی برد و لە دەواازەی کۆشک چوە دەرەوە پێیوا بوو کە ئیسحاق نوێنەری خەلیفە نووسووە ئیسحاقیش کە بینی قامچێکی لەگەڵ خۆی برد زۆر ترسا و لە دڵی خۆی داوەتی ئاخۆ بەنیازە کێ ئەشکەنجە بدا و ئەو قەمچی برد با شوێنی بکەوم جێگە ڕۆشت و ئەبوو ئیسحاق بەدوایەوە تاکو و چووە ژوورێکەوە سینێک خواردنی دەرهێنا کە چوار قاپی خواردنی بەسەرەوە بوو لەگەڵ چەند پارچەنان کەمێک ئاو ئەو سینی هەڵگرت و ڕۆیشت ئەبوو ئیسحاق لە کونی دەرگایەکەەوە سەیری ناو ئەو هۆڵی کرد بینی زۆر گەورەیە لەو هۆڵەدا چرپایەکی نووسن دانراوە کە چەندین گۆی زێڕینی تێدایە ئەو نوێنە بە زنجیری زێڕین دوو سەگی پێوە بەستراون سینێ خواردنەکەی دانا سەگێکیانی لە زنجیرەکە کردەوە هەر کە ئازاد بوو دەم و چاوی لە زەوی خشان وەکو ئەوەی زەویەکە ماچ بکە بە دەنگێکی نەرم و نزم لوراندی ئەم جاگرتی و بەستی و قەمچی لێدا لێدانێکی زۆر بە ئازار هێندەی لێدا سەگەکە بوو لە هۆش خۆی چوو بە بوراوەی دیسان بە زنجیرەکەی خۆی بەستیەوە ئەم جا سەگەکەی تری لە زنجیرەکە کردەوە کەوتە لێدانی ئەمیش ئەمجا ئەمیشی بردەوە شوێنی خۆی و بەستیەوە و بەدە سەسرەکەی خۆی فرمێسکی هەردوو سەگەکەی لە چاویان سڕی دڵی دانەوە وتی لێم مەگرن هەرگیز ئەم کارم پێخۆش نییە بەڵکو خوا لەم تنگانەیە ڕزگارتان کار بە بەرچاوی ئەبوو ئیسحاقەوە ئەمە ڕوویدا بۆیە زۆری پێسێر بوو دواتر جێگر سینێ خواردنەکەی هێنا و کردی بە دەمیانەوە کە تێربوون دەمیانی سڕیەوە ئەمجا گۆزە ئاوەکەی کرد بە دەمیانەوە ئەم جاسینی و گۆزە ئاو و مۆمە داگیرساوەکەی هەڵگرت تاکو بگەڕێتەوە جێی سەر لە ئێوارێ ئەبوو سحاق پێشی کەوت و گەڕایە و خۆی کردەوە بە نوێنەکەی خۆیدا عبدوڵا فازیل سینەکەی بردەوە هۆڵەکە و خستیەوە دۆڵابەکەی خۆی هاتەوە هۆڵە و دۆڵابەکەی داخستەوە دوای ئەوەی قامچەکەی تێکردەوە چووە ناو جێگەکەی و لێ نووست ئەو ئیسحاق لە نێو جەگەکەی داکەوتە بیرکردنەوە لە عبدوڵا فازیل سەری سوورما بوو لەو دووسەگە و ئەو لێدانە بە قامچی هەرچیە کرد لێی تێناگەیشت زوو زوو لە خۆیە پرسی ئاخۆ ئەمە چی بێ تاکو و بەیانی ئەم دی و ئەو دیوی کرد بەیانی هەستان و نوێژی بەیانیان کرد ئەم جانان و بەرچایی بەیانیانیان خوارد دواتر بەرەو سرای حکومڕان بوونەوە بە درێژایی ئەو ڕۆژەی سحاق هەربیری لەو لێدانی دووسەگە کردەوە بەڵام هیچی لێ حاڵی نەبوو شەوی دووەمیش کەوتەوە چاودێریکردنی عبدوڵڵا فازیل سەرنجیدا هەمان ڕووداوی شەوی پێشووی دووبارە کردەوە شەوی سێمیش بە هەمان شێوە ڕۆژی چوارەم عبدوڵا فازیل هەموو داهاتەکەی بۆ ئەبووی سحاق ئامادە کرد ئەویش بردی ڕۆیشت بێ ئەوەی پرسیارێک بکە کە گەیشت خەلیفە پرسیاری هۆی دواکەوتنی کرد ئەبووی سحاق وتی ئەی میری میران کە من گەیشتم ئەو داهاتەکەی ئامادە بوو بەڵام شتێکم لە عبدوڵا فازل بینی لە ژیانم داشتی وا سەیرم نەدیوە ئەی میری مسلمانان خەلیفە لی پرسی چی سەیرت لێبینیوە ئیسحاق ئیسحاق وتی ئەوە و ئەوم شەو لێبینی شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو